سوێندیش ناخۆم بەو نەفسەی هەست بە تاوانباری خۆیەکا و لەبەر ئەوە سەرزەنشت و لۆمەی خۆیەکا، لێرەیشا هەر مەبەستی ئەوەیە سوێند دەخۆم، سوێند لەسەر خوراوەکە نەوتراوە، واتە ڕۆژی قیامەت و مردوو زیندوو کردنەوە هەیە. أَیَحسَبُ الْئِنسَانُ أَن لَّن نَّجْمَعَ عِظَامَهُ. ئایا ئادەمیزاد وا گومانە با کەوا ئێسک و پروسکەکانی کۆناکەینەوە و گۆشتی پێناپۆشین و گیانی ناکەینەوە بە بەرا؟ بەلا قادرین علی ان نسوی بنانه. نەخێر وا نیە، ئێمە ئەتوانین سەرپەنجەکانیشی دروست کەینەوە کە سەرپەنجەی هیچ کەسێ وەک هی هیچ کەسی تر نیە. بل یرید الانسان لیفجر امامه. بەڵام ئادەمیزادی کافر ئەیەوێ لە دواڕۆژەکانی ژیانیشیا هەر لەسەر کافری و بێدینی خۆی بەردەوام بێ. یسئل ایان یوم القیامە. ئەپرسێ ڕۆژی قیامەت کەیە بێ، چونکە بەدرۆی ئەزانێ و گاڵتەی پێ دێ. یقول الانسان یومئذ این المفر. ئادەمیزاد لەو ڕۆژەدا تێ ئەگا مەسەلەکە ڕاستە و درۆ نیە و ئەڵێ، بۆ کوێ ڕابکەم؟ کلا لا وزر. نەوەڵڵا هیچ داڵدە و پەنایەک نیە ڕابکەی بۆ لای. لێرەوە ڕووی گفتوگۆ لە ئایەتەکانا ئەکرێتە پێغەمبەر و خوا پێی ئەفەرموێ، ئەی محەممەد! زمانی خۆت بە قورئانەکەوە مەجوڵێنە بۆ ئەوەی بە پەلە بیخوێنیتەوە، واتە بەر لەوەی جوبرەئیل هەموو ئایەتەکەت بۆ بخوێنێتەوە، تۆ مەکەوەرە پەلە پەل بۆ ئەوەی لەگەڵ ئەوا بیخوێنیتەوە تا بێتە بەرت و لەوە مەترسە کە بۆت لەبەر نەکرێ. کە ئێمە بە زمانی جوبرەئیل خوێندمانەوە تۆیش شوێنی خوێندنەوەکەی ئەو بکەوە و بیخوێنەوە. ثم ان علینا بیانه. پاشانیش لەسەرمانە بۆت ڕوونکەینەوە و لێکی بدەینەوە بۆت. کلا بل تحبون العاجلە. نەخەیر، پەلە مەکە، کەللا ئیزا بەلەغەتی التەراقی. نەکەن دونیاتان لا لە قیامەت لە پێشتر بێ کاتێ کە گیان ئەگاتە وردەگرێی ژوور قەفەسەی سنگ. وقیل من راق. لە لایەن ئەوانەوە کە هاتوونەتە سەر کابرای حاڵی سەرە مەرگ ئەوترێ، کێ نوشتەیەکی بۆ ئەکا بەڵکو نەمرێ؟ ئایا ئەو خوایەی ئەمەی کردووە ناتوانێ مردوویش زیندوو بکاتەوە؟